خوا لە سنگی هیچ کەسێکا دوو دڵی دانەناوە و ئەو ژنانەتان کە زیهاریان لەگەڵ ئەکەن و لە جێگەی دایکی خۆتانیان دائەنێن و پێیان ئەڵێن تۆ لە جێی دایکمی خوا ئەو ژنانەتانی نەکردووە بە دایکتان دایکتان ئەوانەن ئێوەیان لێ بوون ئەو کەسانەیش کە ئێوە بە قسە کردووتانن بە کوڕی خۆتان خوا نەیکردوون بە کوڕتان چونکە کوڕی ئێوە ئەو نێرینانەن لە بەیەک گەیشتنی ئێوە و ژنتان پەیدا بوون ئەوە ڕاستتر و عەدالەتترە لای خوا، خۆ ئەگەر نازانن کوڕی کێن و باوکیان کێیە، ئەوا برای دینیتانن و دۆست و برادەرتانن و تاوانبار نابن لەسەر وشەیەکی لەم بابەتە بە هەڵە بەدەمتانا بێ، بەڵام لەسەر ئەوە تاوانبارە بن کە بە دەست ئەنقەست و بە ئارەزووی دڵ بیڵێن و خوا بەخشندە و بەڕەحمە. ژنەکانیشی وەک دایکی موسڵمانان وان و ئەوانەی خزمایەتیان لە نێوانا هەیە هەندێکیان شایەنترن لە هەندێکیان بە پێی کتێبی خوا بۆ میرات لەیەک وەرگرتن لە موسڵمانانی تر و لەوانەی لە مەککەوە کۆچیان کردووە بۆ مەدینە مەگەر ئێوە خۆتان لە ژیانتانا بتانەوێ چاکەیەک لەگەڵ دۆستانتان بکەن و وەسیەت بکەن کەوا پاش مردنتان ئەوەندە لە پاشماوەتان بدەن بە فڵان کەس وَأَخَذْنَا مِنْهُمْ مِیثَاقًا غَلِیظًا. یادی ئەوە بکە کە عەهد و پەیمانمان لە پێغەمبەران وەرگرت کەوا ئەو پەیامەی خوا لە ئەستۆی هەموویانی داناوە بە خەڵکی بگەیەنن و لە تۆیشمان وەرگرت و لە نوح و لە ئیبڕاهیم و لە موسا و لە عیسای کوڕی مەریەمیشمان وەرگرت و پەیمانێکی توند و سەختمان لێ وەرگرتن باسی نیعمەتی خوا بکەن بەسەرتانەوە کاتێ کە لەشکری دوژمن هاتە سەرتان و ئێمەیش ڕەشەبایەکمان هەڵکرد بۆ سەریان و سەرباز گەلێکمان ناردە سەریان کە ئێوە نەتان ئەبینین و هەرچیەکی ئێوە ئەتان کرد خوا هەمووی ئەبینی. إذ جاءوکم من فوقکم ومن أسفل منکم. هنالک ابتلی المومنون وزلزلوا زلزالا شدیدا. ئا لەویادا خاوەن ئیمانەکان کەوتنە بەر تاقیکردنەوە تا دەرکەوێ کامیان ئیمانی دامەزراوە و کامیان ئیمانی لەقە و کەوتنە تەکانێکی زۆر توندەوە لەبەر زۆری ئەو ترسەی دڵیدا گرتبوون. ئەی محەممەد، پێیان بڵێ، ئەگەر ئێوە لە مردن یان لە کوژران هەڵبێن، ئەو هەڵهاتنەتان هیچ سوودێکی نابێ بۆتان، چونکە ئەگەر بیشڵێن بەو هەڵهاتنەتان لە مردن یان لە کوژران لە مەیدانی جەنگا ڕزگارتان ببێ، بۆ ماوەیەکی کەم نەبێ خۆشی لەو مانەوەیەتان نابینن و سەرەنجام هەر ئەمرن. کێ لە دەستی خواتان دەربازەکا ئەگەر نیازیکی خراپی پێتان ببێ یا بیەوێ ڕەحمتان پێ بکا ئەو بێ باوەڕانەی لە مەیدانی جەنگ هەڵدێن دۆستێک و یارمەتی دەرێکیان دەستگیر نابێ ڕزگاریان بکا لە دەستی قودرەت و توانایی خوا. قد یعلم اللە المعوقین منکم والقائلین لإخوانهم هلم الینا ولا یاتون الباس الا قلیلا. بەڕاستی خوا بەو کەسانە ئەزانێ کە ئەبن بە کۆسپی ڕێگای خەڵک بۆ چوونە غەزا و بەو کەسانەیش ئەزانێ کە بە دۆست و برادەرەکانیان ئەڵێن مەچن بۆ غەزا و وەرن بۆ لای ئێمە و بۆ خۆیان کەمێ نەبێ ناچنە مەیدانی جەنگەوە چاوەکانیان لە کاسە چاویانە ئەخولێتەوە وەک کەسێ لە حاڵی گیانەڵادا سامی مەرگ دایگرتبێ کە ترسەکەیشیان نەما و ڕەویەوە زمانتان لێ ئەکێشن و ئەکەونە قسەی بێ شەرم و شکۆ بەرامبەرتان ئەمانە لە ئاستی هەر کارێکی چاکەدا ڕژد و چرووکن و هیچیان لێ ناوەشێتەوە ئەمانە ئیمانیان نەهێناوە و خوا کرداری مایە پووچ کردوون و ئەم مایە پووچ کردنەی کرداریشیان کارێکی ئاسانە بۆ خوا. لە بەرەوە هەڵهاتبوون بۆ ناو شار تا خۆیان لە بەر چاو ون بکەن و ئەگەر ئەحزابەکان جاریک تر بگەرێنەوە بۆ سەر مەدینە حەزەکەن دەرچن و لە دەرەوەی شار بن لە ناو دەشتەکیەکانا هەر کەسێ لە شارەوە هات هەواڵی ئێوەی لێ بپرسن ئاخۆ خۆتان پێ ڕاگیر کراوە یا شکاون ئەگەر لە ناویشتانا بوونایە کەمێ نەبێ ئەویش لە شەرما هیچ شەڕیان نەئەکرد وما زادهم الا ایمانا وتسلیما. بەڵام موسڵمانە خاوەن باوەڕەکان کاتێک کە تاقمەکانی کافرەکانیان دی وتیان، ئەم هێرشی کافرانە بۆ سەرمان و ئەم شەڕە کە دەرگای پێ گرتووین ئەوەیە کە خوا و پێغەمبەر گفتیان دابووینێ کە فەرموویان ڕۆژی وەک ئەم ڕۆژەتان دێتە ڕێ و هەر کەسێ خۆی ڕابگرێ و ئیمانی نەلەقێ خوا سەریەخا و لە قیامەتیشا پاداشتی چاکی ئەداتەوە و خوا و پێغەمبەری خوا ڕاستیان بە موسڵمانان وتبوو موسڵمانانیش لە باوەڕ زیاد بوون بە فەرموودەی خوا و پێغەمبەر و لە ڕەزامەندی بە فەرموودەی ئەوان بەولاوە هیچیان لەو ڕۆژە پڕ تەنگوچەڵەمەدا زیاد نەکرد جا هی وایان هەیە بەو عەهد و پەیمانەوە مردوون وەک ئەو هاوڕیانەی پێغەمبەر کە لە غەزای ئوحودا شەهید کران و هی وایشیان هەیە ماون و چاوەڕێی ئەو ڕۆژەن لە ڕێی خوادا شەهید ئەکرێن و عەهد و پەیمانی خۆیانیان نەگۆڕیوە بە گۆڕین. ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم ان اللە کان غفورا رحیما. بۆیە هەڵوێستی موسوڵمانانی ڕاست و هەڵوێستی مونافیقەکان بەو جۆرە بوو کە باس کرا تا خوا پاداشی ئەوانە بداتەوە کە بەڕاستی خاوەن باوەڕ بوون و ئەگەر ئارەزووی لێ بوو سزای مونافیقەکانیش بدا یا لێیان خۆش ببێ خوا بەخشندە و بەڕەحمە. پاشەکشەی پێکردن کە هاتبوون ئەو هەموو داخەی لە دڵیانا بوو بە موسڵمانانی بڕێژن و تۆڵەی بەرودوایان لێ بکەنەوە هیچ خێر و بێرێکیان لەو هێرشەیاندا دەستگیر نەبوو خوا شەڕی لە موسڵمانان لادا خوا بەهێز و خاوەن عیززەتە هەموو شتێکی پێ ئەکرێ. ئەی پێغەمبەری خوا، بە ژنەکانت بڵێ، ئەگەر ئێوە ژیانی ئەم دنیایە و شتی جوانی ئەم دنیایەتان ئەوێ وەکوو جلوبەرگی جوان و زێڕ و زیو، بێن حەقی موتعە و لەگەڵ ڕابواردنی خۆتانتان بدەمێ کە لەسەرمە و بە جوانی بەرەڵاتان بکەم. واتە ئەگەر لە دووی خۆشی دنیا ئەگەڕێن و بە ژیان لەگەڵ من ڕازی نین، بێن با تەڵاقتان بدەم و مارەیی خۆتانتان بدەمێ. هەر کەسێکیش لە ئێوە بەردەوام خەریکی فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بێ و کاری چاک بکا پاداشتی خۆی دوو جار ئەدەینێ جارێکیان لەسەر ئەوە کە فەرمانبەرداری خوا ئەکات و جارێکشیان لەسەر ئەوە کە هاوڕێیەتی پێغەمبەری بۆ خۆی هەڵبژاردووە و ڕۆزییەکی پڕ قەدر و حورمەتیشمان لە بەهەشتا بۆ ئامادە کردووە. لە ماڵی خۆتانا بە حەیا و حورمەتی خۆتانەوە دانیشن و وەک ژنانی سەردەمی نەزانی پێش هاتنی ئیسلام خۆتان دەرمەخەن و نوێژەکانتان بکەن و زەکاتی ماڵتان بدەن و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بکەن خوا ئەوەی ئەوێ هەموو چڵک و چەپەڵیەکی گوناهتان لێ دوور بخاتەوە و لابدا. ئەی دانیشتوانی ماڵی پێغەمبەر لە هەر بیر و کردەوەیەکی ناپەسەند خاوێنتان بکاتەوە. بێگومان ئەو پیاوانە و ئەو ژنانەی فەرموودەی خوا جێبەجێەکەن و ئەو پیاوانە و ئەو ژنانەی باوەڕیان بە خوا و بە پێغەمبەر و بەشەکانی تری باوەڕ هەیە و ئەو پیاوانە و ئەو ژنانەی لەسەر فەرمانبەرداری خوا بەردەوامن و ئەو پیاوانە و ئەو ژنانەی لە گوفتار و لە کردارا ڕاستن و ئەو پیاوانە و ئەو ژنانەی خۆیان ئەگرن لە فەرمانبەرداری خوا و دوورکەوتنەوە لە گوناها و ئەو پیاوانە و ئەو ژنانەی ملکەچی فەرمانبەرداری خوان و ئەو پیاوانە و ئەو ژنانەی زەکات ئەدەن و خێر و حەسەنات ئەکەن و ئەو پیاوانە و ئەو ژنانەی ڕۆژوو ئەگرن و ئەو پیاوانە و ئەو ژنانەی عەورەتی خۆیان ئەپارێزن لە حەرام و ئەو پیاوانە و ئەو ژنانەی ناوی خوا زۆر ئەبەن و یادی ئەکەن ئەوانە خوا لە گوناهیان خۆش بووە و پاداشتێکی گەورەی بۆ ئامادە کردوون. وکان امر اللە مفعولا. یادی ئەوە بکەرەوە کە ئەتوت بەو کەسەی خوا نیعمەتی ئیسلامەتی پێ بەخشیبوو تۆیش نیعمەتی ئازادیت دابوویە و لە بەندەییت ئازاد کردبوو پێش سەردەمی ئیسلامەتی کردبووت بە کوڕی خۆت پێت ئەوت ژنەکەت بهێڵەوە بۆ خۆت و تەڵاقی مەدە و لە خوا بترسە و خەیاڵێکیشت لە دڵی خۆتا ئەشاردەوە کە خوا دەری خست و لە خەڵک ئەترسای و شەرمت ئەکرد خەیاڵەکەی دڵت دەرخەی کە ئەوە بوو ئەگەر ئەو پیاوە ژنەکەی تەڵاق دا تۆ مارەی ئەکەیت بۆ خۆت و خوا لە هەر کەس شایەنترە بەوە کە لێی بترسی جا کاتێ کە ئەو کەسە کە زەیدی کوڕی حاریسە بوو پێویستی خۆی لە ژنەکەی بەجێ هێنا و لێی بێزار بوو کاری پێ نەما و تەڵاقی دا و عیددەی بەسەر چوو ئێمە مارەمان بڕی دێت بۆ ئەوەی هیچ تاوانێ ڕوو نەکاتە موسوڵمانان لە مارە کردنی ژنی کوڕی بە خۆ بە کوڕ کردوویانە بۆ خۆیان پاش ئەوەی مێردەکانیان کاریان پێیان نەما و تەڵاقیان دان کەواتە لە ڕاستیدا کوڕیان نین و هەر بە دەم کردوویانن بە کوڕی خۆیان بەر لەوەی مناڵی خەڵک بە مناڵی خۆ کردن لە ئاینی ئیسلاما حەرام بکرێ فەرمانی خوا هەر چۆن بووبێ و هەر چۆن بێ بێ گومان جێ بە جێ کراو و هاتووە دییە و کەس ناتوانێ بەری لێ بگرێ. هیچ سوچ و تاوانێ لەسەر پێغەمبەر نەبووە و نییە لە بەجێهێنانی کارێکا کە خوا بڕیاری داوە بۆی و خوا خۆی کردوویەتی وەک مارەبڕینی زەینەب لە پێغەمبەر و وەرگرتنی لەلایەن پێغەمبەرەوە وەک ژنی خۆی ئەمە قانوونی خوایە لەو پێغەمبەرانەیشا کە لەمەو پێش بوون و بەسەر چوون و خوا فرمانی هەر کارێکی بەوانیش دابێ جێبەجێیان کردووە و کاری خوا کردوو بڕیارێ بۆ دراوە و جێبەجێ کراوە الذین یبلغون رسالات الله ویخشونه ولا یخشون احدا الا الله وکفی بالله حسیبا ئەو پێغەمبەرانەی نامەی خوا ئەگەیەنن بە مرۆڤایەتی و لە خوا ئەترسن و لە خوا بەولاوە لە کەس ناترسن و خوا بەتەنها بەسە بۆ سەرپەرشتی کردنی کاروباری هەموان. وکان بالمومنین رحیما. خوا ئەو خوایە کە خۆی و فریشتەکانی سڵاواتتان لێ ئەدەن، خوا خۆی ڕەحمەت ئەڕێژێ بەسەرتانا و فریشتەکانی داوای لێبوردنتان بۆ ئەکەن لە خوا بۆ ئەوەی لە تاریکستانی نەزانی و نەفامی و کوفر و گوناه دەرتان کا و بتانخاتە ڕووناکایی شوێنکەوتنی ئاینی ئیسلام و خوا بەڕەحمە لە ئاست موسڵمانانی خاوەن باوەڕدا. وبشر المؤمنین بان لهم من الله فضلا کبیرا مژدەیش بدە بەوانەی باوەڕیان بە پێغەمبەر هەیە کە بەڕاستی گەورەییەکی مەزنیان لەلایەن خواوە بۆ هەیە بەرامبەر بەو کردەوە باشانەی ئەیانکەن. پاشان بەر لەوەی توخنیان بکەون تەڵاقتان دان، ئەوە مافی هیچ عیددە بەسەرچوونێکتان بەسەریانەوە نییە پێیان بەسەر بەرن، واتە ئەو ژنانە ئەتوانن هەر دوای تەڵاقدانەکەیان شوو بکەن، چونکە ئێوە نەچوونەتە لایان و لەوانە نییە دووگیان بووبن لێتان، کەواتە دڵیان خۆش بکەن بەوە کە نیوەی مارەییەکەیان بدەنێ و بە شێوەیەکی جوان و شیرین بەرەڵایان بکەن بڕۆن بەڕی خۆیانەوە. ئێمە ئەو ژنانەتمان بۆ حەڵاڵ کردووی کە مارەیی خۆیانت داونێ و ئەو کەنیزەکانەی کە موڵکی خۆتن لەوانەی خوا بە قانوونی فەیء داونی پێت کە ئەو ئافرەتە دیلانەی جەنگی کافرانن کە بەرت کەوتوون هەروەها کچانی مامت و پووری خوشکی باوکت و کچانی خاڵت و پووری خوشکی دایکت کە لە مەککەوە کۆچیان لەگەڵت کردووە بۆ مەدینە و هەر ژنێکی موسڵمانانیش کە خۆی بەخشیبێ بە پێغەمبەر ئەگەر پێغەمبەر مەیلی لێ بێ بیکا بە هاوسەری خۆی و ئەمەی دوایی تایبەتی خۆتە و بۆ موسڵمانانی تر نییە ئێمە ئاگەدارین لەو حوکمانەی فەرزمان کردوون لەسەر موسڵمانان لەبارەی ژن هێنانیانەوە و چۆن ژن ئەهێنن و کێیان بۆ حەڵاڵە و کێیان لێ حەرامە و هەروا لەبارەی ئەو کەنیزەکانەوە کە هەیانن ئەم بەیاناتەیشمان بۆیە نازڵ کرد تا تەنگی و تێگیرانت لەبارەی کاروباری خێزانی تایبەت بە خۆتەوە نەیەتە ڕێ ئەم ژنانەی کردووتن بە هاوسەری خۆت هەر کامیانت ئارەزوو لێ بێ دووری ئەخەیت و لەگەڵی نانوویت و هەر کامیانت ئارەزوو لێ بێ ئەیهێنیتە لای خۆت و لەگەڵی ئەنوویت و هەر کامیشیانت ئارەزوو لێ بێ لەوانەی وەلات خستوون هیچ تاوان و ناشەرعیەکی تیا نییە بۆت بیهێنیتەوە لای خۆت. واتە یەکێک یا زیاتریان تەڵاق بدەی و لەباتی ئەو ژنی تر بهێنی هەرچەند جوانیشیانت زۆر بەدڵ بێ مەگەر ئەو کەنیزەکانەی ببن بە موڵکی خۆت بە کڕین یا پێ بەخشین یا بە دیل گرتن لە شەڕی کافرانە و خوا ئاگای لە هەموو شتێکە و هیچی لێ ون نابێ کەواتە لەو سنوورە لا مەدە کە ئەو بووی دیاری کردووی. مەڕۆنە ناو ماڵەکانی پێغەمبەرەوە مەگەر ئیزنتان درابێ بۆ ئەوەی بڕۆن خۆراکێ بخۆن بە مەرجێک کە چوون خواردنەکە پێ گەیشتبێ و ئامادە بێ و دانەنیشن چاوەڕوان بن پێ بگا بەڵام کە بانگ کران و فەرمووتان لێ کرا بڕۆنە ژوورەوە و کە خواردنەکەیشتان خوارد بڵاوەی لێ بکەن و مەمێننەوە شانی لێ دادەن بۆ قسە و گفتوگۆ کردن. بێگومان ئەمە ئازاری دڵی پێغەمبەر ئەدا و ئەویش شەرمتان لێکا پێتان بڵێ فەرموون هەستن بڕۆن، بەڵام خوا شەرمی لێ نایەت قسەی ڕاست بکا و چی ڕاستە ئەوە بڵێ. ئەگەر داوای پێویستییەکیشتان لە ژنەکانی پێغەمبەر کرد لە پشتی پەردەوە داوایان لێ بکەن نەک ڕووبەڕوو. ئەوە پاکتر و بێگەردترە بۆ دڵی ئێوەیش و دڵی ئەوانیش و بۆ ئێوە ڕەوا نییە ئازاری دڵی پێغەمبەر بدەن یا پاش کۆچی دوایی کردنی یا پاش جوێ بوونەوەی لە یەکێ لە ژنەکانی هەرگیز ژنی ئەو مارە بکەن بۆ خۆتان کاری وا لای خوا تاوانێکی زۆر گەورەیە. ان الذین یوذون اللە ورسولە لعنهم اللە فی الدنیا والآخرە وأعد لهم عذابا مهینا. بێگومان ئەوانەی ئازاری خوا و پێغەمبەری خوا ئەدەن واتە کردەوەی وا ئەکەن کە خوا و پێغەمبەر پێیان ناخۆش بێ خوا لە دونیا و لە قیامەتا لەعنەتی لێ کردوون و لە ڕەحمەتی خۆیی دوور خستوونەتەوە و ئەوانەیش کە ئازاری پیاوان و ژنانی خاوەن باوەڕی ئیسلامەتی ئەدەن بێ ئەوەی ئەو پیاو و ژنانە تاوانێکیان کردبێ شایانی ئەو سزا و ئازارە بن لەسەری ئەوانە بوختانێک و گوناهێکی ئاشکرایان کردووە بە بار بە کۆڵی خۆیانەوە چونکە بە ناحەق و بە بوختان ئەو پیاو و ژنە موسوڵمانانەیان بە گوناهبار و شایانی سزا داناوە و لەسەر هیچ سزای ناحەقیان داون. ئەمە نزیکترە لەوەوە کە بناسرێن ئافرەتی ڕووهەڵماڵراو نین و خەڵک بزانن ئافرەتی بنەماڵەی پێغەمبەر و کۆمەڵی موسڵمانانن و ئازار نەدرێن و مرۆی بێ شەرم و حەیا ڕێیان پێ نەگرن و خوایش بەخشندە و بەڕەحمە. لئن لم ینتهی المنافقون والذین فی قلوبهم مرض والمرجفون هەرچی و پەرچییە هەرزەگۆکانی مەدینە دەسبەردار نەبن لە بڵاوکردنەوەی واتەواتی بەد و لە فیتنە و فەساد گێڕان لە ناو شارا بەڕاستی هانت ئەدەین و ئەمرت پێ ئەکەین بە گژیانا بچی و لە مەدینەیان بکەیتە دەرەوە ئیتر پاش ئەوە بۆ ماوەیەکی کەم نەبێ لە دراوسێی تۆدا نامێننەوە و ناچاری کۆچکردن ئەبن. ملعونین اینما ثقفوا اخذوا وقتلوا تقتیلا. ئەوانە ئەو کاتە بەر لەعنەتی خوا کەوتوو ئەبن یا بە لە موسڵمانان وەلا خراو دا ئەنرێن لە هەر کوێیەک دا ببینرێن و بدۆزرێنەوە و بکەونە بەردەست ئەگیرێن و ئەکوژرێن و قەڵاچۆ ئەکرێن. تۆ بڵێ خوا خۆی ئەزانێ ڕۆژی قیامەت کەی ئەبێ تۆ چوزانی کەی ئەبێ لەوانەیە بەم نزیکانە بێ. ان اللە لعن الکافرین واعد لهم سعیرا. بێگومان خوا لەعنەت و نەفرینی کردووە لە کافران و لە ڕەحمەتی خۆیی دوور خستوونەتەوە و ئاگرێکی سەختی بەتینی بۆ ئامادە کردوون کە ئاگری دۆزەخە. خالدین فیها ابدا لا یجدون ولیا ولا نصیرا لەو ئاگرە سەختە بەتینەدا ئەمێننەوە هەتا هەتایە نە دۆستێکیان دەستگیر ئەبێ ڕزگاریان کا لێی و نە یارمەتیدەرێک باری سەر شانیان سوک بکا ئەگەر وابن خواکار و کردەوەکانتان بۆ باشەکا و تاوانەکانتان بۆ ئەپۆشێ و هەر کەسیش بە فرمانی خوا و پێغەمبەری خوا بجوڵێتەوە ئەوە سەرکەوتنێکی گەورەی دەستکەوتووە و گەیشتووە بە پایەیەکی بڵند کە ئەوەتە لە دونیادا کرداری چاک بووە و لە قیامەتیشا بەهەشتی بەرین جێیەتی. انه کان ظلوما جهولا ئێمە ئەمانەتی جێبەجێکردنی فرمانەکانی خۆمانمان خستە بەردەمی ئاسمانەکان و زەوی و چیاکان تا بزانین ئاخۆ ئامادەن لە ئەستۆی خۆیانی بگرن؟ نکولیان لە ئەستۆ گرتنی کرد و هەڵیان نەگرت و لەو بەرپرسیە ترسان کە دێتە بەریان. پاشان ئادەمیزاد هەڵیگرت و لە ئەستۆی خۆیی گرت. ئەنجامی ئەو چوونە بەر تەکلیفەی ئادەمیزاد ئەوە بوو هەندێ لەو خەڵکە پیاو و ژنی مونافیقیان لێ دەربچێ و هەندێکی تریان هاوبەش بۆ خوا دابنێن و هەندێکیش باوەڕیان بە خوا هەبێ و لە ئەنجامی ئەمەیشا خوا سزای پیاو و ژنە مونافیق و هاوبەش بۆ خوا دانەرەکان بدا و تۆببە و لە گوناه پاشگەز بوونەوەی پیاو و ژنە خاوەن باوەڕەکانیش قبوڵ بکا و خوا بەخشندە و بەڕەحمە. لە ئەبی هورەیرەوە ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغمبەری خوداوە سەڵت و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، هەر کەسێ قورئان بخوێنێ و ڕەفتاری پێ بکا لە ڕۆژی قیامەتدا دایک و بابی تاجێکی وایان لەسەر دەکرێ شەوقەکەی لە شەوقی ئەو خۆرە جوانترە کە لە جیهاندا دێتە ناو ماڵەکانتانەوە. دەی کەوایە دەشێ ئەوەی کە بیخوێنێ و کاری پێ بکا پلە و پایەی خۆی چۆن بێ؟ خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سەدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.